کاتێک سەربازەکانی هاتی ئۆردوگاکەی خۆیان کۆکردەوە و کەوتنە ڕێ هورم هەب وتی سەربازەکانی دوژمن کەوتنە ڕێ و من سوپاسی خویەکانی میسرەکەم کە ئەوان بەرەو ئێمە ئەهێنن ئێستا ئەی بۆقەکانی زەلکاوەکانی نیل بڕۆن و لە سەنگەرەکانی خۆتاندا ئامادەبن و هیچ کەسێ نابێ بە بێ ئیزنی من جێگایەک چۆڵ بکە کە سەنگەری ئەوە ئێوە ئەی پێ سەد سەربازە دێرین و لێهاتوەکانی من لە پشت ئەم بۆقانەوە بوەستن و هەر کەسێک بە تەمای ڕاکردن بوو یەکسەر بێکوژن لەم کاتەدا هورمهب دەنگی بەرزتر کردەوە و بە هەموو سەربازەکانی وت من ئەتوانم پێتان بڵێم کە لە بەر خوایەکانی میسر و سەرزەمینی ڕەش و ژن و مناڵەکانی خۆتان بجەنگن بەڵام ئەم ڕاسپاردەیە بە بێ سوود ئەزانم چونکە زانم کە ئەگەر بتوانن ڕابکەن و خۆتان قوتار بکەن تف لە سەرزەمینی ڕەش و لە دەم و چاوی ژن و مناڵەکانتانەکەن بۆیە پێتانەڵێم کە بۆ پاراستنی گیانی خۆتان شەڕکەن و پاشەکشێمەکەن چونکە ئەگەر بەرگری بکەن سەرەکەون و ئەگەریش پاشەک شێبکەن ئەوە بێگومانە کوژرێن کەواتە ئێستا بڕۆن و بەر لەوەی گالیسکەکانی هاتی بگەنە ئێرە لە سنگەرەکانتاندا ئامادەبن سربازەکان بە هاوارکردنەوە بەرەو سنگەرەکانی خۆیان ڕیان کرد و من نەمتوانی لەوە تێبگەم کە هاوارەکان بەهۆی خۆشیەوە بوو یان لە ترسا بوو من لە پشتەوەی سربازەکاندا جێگیر بووم چونکە شوێنی بەرگریکردنی پزیشک لە شەڕگەدا ئەکەوێتە دواوەی سەربازەکان بۆ ئەوەی بتوانێ بریندارەکان تیمارکە سوپای هاتی گالیسکەکانی خۆیان بە ئارایشی جەنگیەوە لە بیاباندا وەستاندبوو لەسەر سینەی پیاوەکان و قەدی گالیسکەکاندا وێنەی خۆرێکی باڵدار و ڕەنگی ئەدرەوشایەوە و پەڕی درێژ و ئاڵاکانی بانسەری سربازەکان شەپۆلی ئەدا و دیار بوو کە گالیسکەکانی هاتی ئەیانویست لە ناوچەیەکی تەختەوە کە هورمهەب لەوێدا بەربەستی دروست کردبوو تێپەڕن چونکە هێزەکانی ئەوان نیانەتوانی گالیسکەکانیان بە ناوچە شاخاویەکاندا تێپەڕێنن نەبوونی ئالیک و ئاویش گالیسکە سوارەکانی هاتی ناچارە کرد کە هەر بەوێدا تێپەڕن و هەوڵی ئەوە نەدەن کە بە دەوری بیاباندا بخولێنەوە چونکە ئەیان زانی کە ئەگەر بچنە ناو بیابانەوە ئەگەرچی خۆشیان بەرگری بکەن بەڵام ئەسپەکانیان لە برسێتی و تینوێتیدا ئەمرن. گالیسکەکانی ئەوان دەستەی شەش گالیسکەیان پێکێنابوو دە دەستەی شەش گالیسکەی هەنگێکی پێگەهێنا و لەو باوەڕدام کە شەست هەنگیان هەبوو لە ناوەڕاستی ئارایشتی جەنگی گالیسکەکانی هاتی گالیسکە قرسەکانیان ئەکەوتە بەرچاو و ئەو گالیسکانە نیانەتوانی بە خێرایی گالیسکە سوکەکان بڕۆن و وەکو کەشتیە بیابانیەکان بوون بەڵام من ئەمزانی کارامەی بەسەرەوە بوو دیمەنێکی ترسناکی هەبوو ڕوانیم کە لە ناوەڕاستی گالیسکەکاندا هەندێ ئەسب ئەهاتن کە ئەدوت کەسیان بەسەرەوە نییە پاشان بۆم دەرکەوت کە لەسەر پشتی هەر یەکێک لەو ئەسپانە یەکێک جێگیر بووە بەڵام بە شێوەیەک لە سەریاڵی ئەسپەکە پاڵی دابەوە کە لە دیدەی یەکەمدا نەبینرا و من بینینی ئەو سوارانم پێسەیر بوو کە لەسەر ملی ئەسپەکانیان ڕاکشابوون تا ئەو کاتێک کە بینیم ئەوان بەبێ ئەوەی بوەستن ئەوەندە دا ئەچەمینەوە هەتا دەستیان ئەگەیشتە سەر زەوی و بەهۆی کێردەکانیانەوە ئەو گوریسانیانە بچڕان کە ئێمە لەسەر زەویدا بەمێخ و کورتانەکانمانەوە بەستبووەوە لەو کاتەدا کە ئەو سوارانە پەتەکانیان ئەبڕیەوە سوارەکانی تر لە دواوە ئەگەیشتن و هەندێنەی زیان لە زەویدا چەقان کە ئاڵایەک بەسەرەکەیەوە بوو سوودی ئەم کردەوەی دواییانەم بۆ دەرنەکەوت و بە جۆرێک سوارەکان بە خێرایی کاریانەکرد کە من دەرفەتم پیا نەکرد بیر لە مانۆڕی دووەمی سوارەکانی هاتی بکەمەوە و بزانم مەبەستیان لە چەقاندنی ئەو نەیزانە لە زەویدا چییە لە ناکاودا هورم هەپ هاواری کرد نەیزەکان لەناو ببەن و خۆشی ڕایکرد و خۆی گەیاندە یەکێک لەو نەیزانە و لە زەوی هەڵیکەند و فڕێیدا سەربازەکانی ئەویش ڕایان کرد و نەیزە چەقاوەکانیان دەرهێنا و لە دواوەی شەڕگەکەدا لە شوێنێک کۆمەڵیان کرد ئەو کاتە من زانیم کە بۆچی سەربازەکانی دوژمن ئەو نەیزانیان لە زەویدا چەقاند و زانیم کە مەبەستیان ئەوە بووە کە دەستنیشانی جێگا لاوازەکانی شەڕگەکەمان بکەن بۆ ئەوەی گالیسکەکان و بە تایبەتی گالیسکە قورسەکانیان بەوێدا تێپەڕن من لەو باوەڕدام کە ئەگەر هورم هەب لەو ڕۆژەدا زوو نەئەجوڵایەوە و فەرمانی دەرنەکردایە کە نەیزەکان دەربهێنن گالیسکەکانی ئەوان ئەیانتوانی لە جێگا لاوازەکانی شەڕگەکەی ئێمە نزیک ببنەوە و پیایدا تێپەڕن و سوپای میسریان تێک بشکاندایە چونکە لە دوای ئەوەی کە گالیسکەکان گەیشتنە بەربەستەکان بەو هەموو بەربەستەش کە هورم هەب لەسەر ڕێگەکەیاندا دروستی کردبوو هێشتا هەندێ لەوان توانیان لە ئاستەنگەکان تێپەڕن. خندەقێک کە زۆر پان نەبوایە بۆ گالیسکەکانی هاتی ناخۆش نەبوو چونکە لە هەر هەنگێ لە گالیسکەکاندا هەندێ لە گالیسکەکان تەختەی وەکو پردی پێوە بوو هەرکە ئەگەیشتنە خەندەقەکان تەختەکانیان لەسەر خەندەقەکە ڕائەخست و پیایدا تێپەڕیتن ئەگەرچی هەندێ لە گالیسکەکانی هاتی لە خەندەقەکان تێپەڕیتن بەڵام لەبەر ئەوەی زیانی قورسیان لێکەوت گالیسکەکانی تر لە بەردەم بەربەستەکاندا هەڵوێستەیان کرد و وەستان، بەڵام ئەو گالیسکانەی کە تێپەڕیبوون دیسانەوە بە ناچاری لە بەردەم تاشە بەردەکاندا وەستان و گالیسکە سوارەکان و سەربازەکانی ناوی هەنگاویان نایە سەر زەوی و هەوڵیاندا بەردەکان لاببەن و ڕێگاکە بکەنەوە. خێرایی مانۆڕی سەربازانی هاتی سەرسوڕهێنەر بوو، دیار بوو کە ئەوان ماوەی چەند ساڵێ ڕاهێنانیان لەسەری کردبوو یان لە مەیدانی جەنگدا ئەزمونیان بینی بوو کە بتوانن لەگەڵەوەی کە گالیسکەکان تووشی بەربەست دەبن یەکسەر دابەزن و بەربەستەکان لابدەن هورم هەب کاتێک کە بینی سەربازانی هاتی خەریکی لابردنی بەربەستەکانن زانیتی کە ئەگەر دەرفەتیان بداتێ لە ماوەیەکی کەمتر لەوەی کە من خەریکی نووسینی ئەم بەسەرهاتەم ئەوان بەردەکان لا ئەبەن و ڕێگا بۆ خۆیان و گالیسکە قورسەکانیان ئەکەنەوە کە لە دواوە بێن بۆیە فەرمانی دایە سەربازانی خۆی کە ئەو سەربازانەی لە گالیسکەکانەوە دێنە خوارێ تیرباران بکەن یان هەر نەبێ ئەسپەکانیان بکوژن. ئەوان لە دوای ئەوەی کە بەردەکانیان لە سەرڕێگەی خۆیان دوورخستەوە لە کاتێکدا کە کۆمەڵێک کوژرا و برینداریان بە جێهێشت گەڕانەوە سەربازەکانی ئێمە گەڕانەوەی سەربازەکانی هاتیان زۆر پێخۆش بوو لە خۆشیدا هاواریان کرد چونکە وایان زانی کە جەنگ تەواو بوو و سەرکەوتونە بەڵام هورم هەب ئەیزانی کە شەڕ تەواو نەبووە و بگرە تازە دەستی پێکردووە و فەرمانی دا نەفیر لێبدەن و بە سەربازەکانی خۆی وت کە خێرا بەردەکان بخەنەوە شوێنی خۆی بەڵام بەر لەوەی سەربازەکانی ئێمە بتوانن تاشە بەردەکان بخەنەوە شوێنی خۆی گالیسکە قورسەکانی هاتی لەگەڵ گالیسکە سوکەڵەکانیاندا کەوتنە ڕێ من لەو ڕۆژەدا زانیم کە جیاوازی نێوان سەربازی لێهات و ئەزموندیدا لەگەڵ سەربازێک کە بایی پێویست ڕاهێنانی نەکردبێ چیە سربازەکانی هاتی لە کاتێکی کەمدا و لە ژێر تیرباراندا بەردەکانیان لە سەرڕێی گالیسکەکان دوورە خستەوە بەڵام سربازەکانی ئێمە لەگەڵەوەشدا کە دوو یان سێ ئەوەندەی کات خەیاندنی سربازەکانی هاتی بۆ لابردنی بەردەکان کاتیان بردەسەر نیانتوانی بەردەکان بخەنەوە شوێنی خۆی و بەر لەوەی بەردەکان ببنەوە شوێنی خۆی گالیسکە قورسەکانی هاتی گەیشتن هورم هەب کەبینی سربازەکانی نیانتوانی بەردەکان بخەنە سەر ڕێگەی تێپەڕینی گالیسکەکان بەهۆی ئەفسەرەکانی خۆیەوە فەرمانی بە سربازەکاندا کە بەنەیزە پێش لە ئەسپەکان بگرن و بنی نەیزەکە لە زەویدا بچەقێن و ڕووی نوکە تیژەکەشی لە سینەی ئەسپی گالیسکەکان بکەن بۆ ئەوەی لە سنگیاندا بچەقێ و بیان وەستێنێ بەڵام ئەم فەرمانەش بەباشی جێبەجێ نەکرا چونکە سینە و سەر و گردردنی ئەسپی گالیسکە قورسەکان بەکانزایەکی پان قەڵغان کرابوون و سەر ڕمی سەربازەکانی ئێمە نەچەقێ سنگی ئەسپەکانیانەوە من ڕوانیم ئەو ئەسپانەی کە گالیسکە قورسەکانیان ڕاکێشا لە ئەسپەکانی میسر بەرزتر و بەهێزتر بوو لە نەژاتێکی تایبەتی بوون لە بەردەم هەر یەکێک لەو گالیسکانەدا دوو داسی گەورە چەقا بوو کە شەڕکەرەکان ئەیانتوانی لە ناوەوەی گالیسکەکەدا دەسکەکەی بابدەن و ئەم دوو داسە وەکو داسی جوتیاران خەرمانی ژیانی سەربازەکانی ئێمەی ئەدوریەوە و ئەوانی ئەخست و پاشان تایە پان و قورسەکانی گالیسکەکە ئێسکی میسرەکانی وردەکرد من کاتێک کە ئەسپە گەورەکانی گالیسکە قورسەکانم بە قەلغانی ئاسنیەوە ئەبینی و ئەمڕوانی کە لە دەمامکی دەم و چاوی ئەسپەکانەوە هەندێشتی وەکو شاخی لێهات بۆ دەرەوە لە بینینی ئەو گیانەوەرە ترسناکانە ئەهاتمە لەرزە داسەکانە جوڵانەوە و سەربازانی ئێمەی کەرت کەرت ئەکرد و گالیسکە قورسەکانیش بەسەر لاشەیاندا ئەڕۆیشتن و لەو کاتەدا من بۆم دەرکەوت کە هیچ شتێ ناتوانێ پێشی ئەو گالیسکە قورسانە بگرێ چونکە هەموو شتێکیان لەناوبرد و تێکشکاند و بەسەریدا تێپەڕیتن لەگەڵ ئەوەشدا کە هورم هەب بەردەوام هاواریە کرد و بە قامچی سەربازەکانمانی هانەدا کە شەڕ بکەن بەڵام من ڕوانیم هەوڵدانەکەی ئەو بێسوودە و گالیسکەکانیان سات بە سات زیاتر ئەهاتنە ناو سەنگەرەکانی ئێمەوە و جەنگاوەرەکانمانیانی لەناوە برد ئەو دەمی تر دڵنیا بووم کە کەس ناتوانێ بەرەو ڕووی ئەو گالیسکانە بێتەوە و بێگومان ئەوان ئەچنە ناو میسرەوە و شارەکانمان وێرانەکەن و ڕۆڵەکانی میسر قەتڵ و عامەکەن و زەوی ڕەشەکان ئەکەوێتە ژێر دەستیانەوە لەو کاتەدا سەرم نایە سەر زەوی و بۆ میسر و ڕۆڵەکانی دەستم بە گریان کرد لە دوورەوە دەنگی ڕێکردنی گالیسکەکان و نەڕێی جەنگاوەرەکان و ناڵە و فریادی بریندارەکان و هاوارە بەرزەکانی هورم هەبم ئەبیست بەڵام هاوارەکانی ئەو بێسوود بوو گالیسکە قورسەکان تێپەڕی بوون. هورمهب فەرمانی دا کە گالیسکە سووکەکانی میسر کە خێراییەکی زیاتریان هەبوو لە دواوەی گالیسکە قورسەکانی ئەوانەوە بڕۆن و هەوڵ بدەن سەربازەکانی هاتی کە لە گالیسکەکاندا تیرباران بکەن من ئەم کارەم بە بێکەڵک ئەزانی چونکە ئەو تەپ و تۆزەی کە لە ڕێکردنی گالیسکە قورسەکانەوە بەرزەبەوە ڕێگەی بەوە نەئەدا کە سەربازەکان بتوانن بەباشی نیشانە بپێکن تەنانەت ئەگەر تەپ و تۆزیش نەبوایە سەربازەکانی ئێمە ئەوەندە لە تیرهاوێژیدا بەدەست و برد نەبوون کە بتوانن لە کاتی غاردانی ئەسپی گالیسکەکان سەربازەکانی ناو گالیسکەکانی دوژمن بکوژن لە ناکاودا هاواری ترسناک لە سەربازەکانی هاتی بەرزبووەوە کە سواری گالیسکەکان ببوون و من ڕوانیم زەوی دەمی کردەوە و هەموو گالیسکە قورسەکانی هاتی قوتدا ئینجا زانیم کە کاتێ هورم هەب بە گالیسکە سوکەکانی وت بکەونە شوێن گالیسکە قورسەکانی هاتی مەبەستی ئەوە نەبوو کە سەربازەکانی ئێمە سەربازانی دوژمن بکوژن بەڵکو ئەویست گالیسکەکانی ئێمە ئەوان ڕاو بنێن بۆ ئەوەی ئەسپە بەهێزەکانی گالیسکە قورسەکانی ئەوان بشڵەژێن و خێراتر ڕێبکەن و لێخڕەکان نەتوانن بەسەریاندا زاڵ بن یان لێخڕەکان لە ترسی تیرهاوێژی ئێمە خێراییەکەیان زیاد بکەن و نەزانن کە بەرە و نەمانەچن ئەم مانۆڕی هورم هەب ئەوەندە کاریگەر بوو کە گالیسکە قورسەکانی هاتی گەیشتنە لێواری ئەو خەندەقانی کە باسم کرد هورم هەب لە دواوە هەڵی کەندبوو سەری داپۆشی بوو بۆیە بە بێ ئەوەی ئاگایان لێبێ کە ژێر گالیسکەکان بۆشە، ئەڕۆشتن و لە پڕێکا وەکوو ئەوەی کە زەوی دەمی بکاتەوە و دوژمن قوت بدا، هەموو گالیسکە قورسەکان کەوتنە خەندەقەکەوە. من لە سەرەتادا بە هۆی تەپ و تۆزی زۆرەوە نەمتوانی لە بار و دۆخەکە تێبگەم، بەڵام دوای نیشتنەوەی تەپ و تۆزەکە ڕوانیم سەربازەکانمان بە پێی فەرمانی هورەمهەب لە نزیک خەندەقەکەوە وەستاون و بەرد و تیر ئەبارێنە سەر سەربازانی هاتی و هورەمهەب وتبووی مەهێڵن تەنانەت یەک کەسیشیان بە زیندوی لە خەندەقەکە بێنە دەرەوە بەڵام دەستەی گالیسکە سوکەکانی ئێمە کە بە شوێن گالیسکەکانی ئەوانەوە بوو لەبەرەوەی کە ئەیانزانی بۆچوی کەوتونەتە دویان لە دوای بەربوونەوەی گالیسکەکانی ئەوان گەڕانەوە بۆ ئەوەی بە یارمەتی سەربازە پیادەکان پێشی گالیسکە سوکەکانی هاتی بگرن کە لە دواوەی گالیسکە قورسەکانەوە بەڕێوە بوون. من دڵنیام کە کاتێ میسرەکان بینیان گالیسکە قورسەکانی هاتی لە پرێکا لە ناوچوون ئەوەندە خۆشحاڵ و ئومێدەوار بوون کە دلێری پیاوە نەترسەکان زیادی کرد و ئەوانەی کە ترسنۆکیش بوون ئازایەتیان نواند هورم هەب کە زانی هورەی سەربازەکانی بەرز بووەتەوە سوودی تەواوی لە کات و توانای سەربازەکان وەرگرت و پەیامی بۆ پارتیزان و ڕێگرەکانی ئەم لاو ئەو لای شەڕگەکە نرد کە بێن بۆ یارمەتیمان پاشان هەموو هێزی میسر واتە گالیسکە و پیادە و پارتیزانەکان بە شێوەیەک بە هێزی دڵ و دلێریەوە نیشتنە سەر گالیسکە سوکەکانی هاتی کە دوژمنی سەرسام کرد و بۆ یەکەمین جار لە دەشتێکی تەختدا گالیسکەکانی هاتی بە زیانێکی زۆرەوە پاشەکشیان کرد لە گالیسکە قورسەکان و سەرنشینەکانی تەقریبن هیچ گیاندارێ ڕزگاری نەبوو چونکە ئەسپەکان لە دوای بەربوونەوە بۆ ناو خەندەقەکە بەهۆی قورسی گالیسکەکانەوە کوژران یان دەست و پێیان بە جۆرێک شکا کە لەگەڵ مردنیاندا جیاوازی نەبوو. سەربازەکانی میسریش نەیانهێشت سەربازەکانی هاتی بە زیندووی یان بە ساغی بێنە دەرەوە و هەموویان کوژرا و بریندار کرد. ئەفسەرەکانی هاتی کە بینیتیان هەموو گالیسکە قورس و بەشێکی زۆریش لە گالیسکە سووکەکانیان لەناوچووە لە دوای پاشەکشێکردنیان ئەنجومەنێکی ڕاوێژیان پێکێنا و لەو دانیشتنەدا لەلایەن ئەوانەوە بیر و بۆچوونی جیاواز باس کرا ئەوان بۆ یەکەمین جار تووشی وەزعێک ببوون کە هەرگیز لێیانی ڕوونەدا بوو نایانەزانی کە چۆنە بێت چارەسەری بکەن هورم هەب سوودی لە پاشەکشێ و ڕاوێشکردنی ئەوان وەرگرت و لە ترسی ئەوەی کە بە دەوری شەڕگەکەماندا بسوڕێنەوە پارتیزان و ڕێگرەکانی ناردە هەردوو لای جەبهەکەەوە و سربازەکانی ناچار کرد کە لەسەر رێی گالیسکەکانی هاتی بەربەست دروست بکەن بۆ ئەوەی ئەگەر دیسانەوە هێرشیان کرد نەتوانن تێپەڕن ئەفسران و سربازانی هاتی ئەوەندە لە خۆبایی بوون کە لەگەڵ ئەوەشدا کە بینیان گالیسکە قورسەکانیان لە ناوچووە دیسانەوە دەستیان بەهێرش کرد بەڵام سربازیانی ئێمە ترسیان لە سربازەکانی هاتی شکابوو کاتێک گالیسکەکانیان گەیشتنە بەربەستەکان هەندێکیان هەر بە ساغی کەوتنە دەست ئێمەوە. من لە کاتی ئەو پەلاماردانەدا لەبەر گرد و غوبار گۆڕەپانی جەنگم نەئەبینی بەڵام لە دوای کۆتایی هاتنی شەڕەکە و نەمانی تەپ و تۆزەکە بەهۆی بای بیابانەوە تێگەشتم کە کۆمەڵێکی زۆر لە سەربازە میسرەکان لە هێرشی دووەمی هێزەکانی هاتیدا کوژرابوون لە کاتێکدا کە ئەم جاریان ئەوان گالیسکەی قورسیان نەبوو کاتێک کە شەڕ تەواو بوو لە هەندێک لە سەربازە میسرەکانم بیست کە ئەیانوت ئەمڕۆ تەپوتۆز ڕێگەی لەوە گرتبوو کە ئێمە بارودۆخی مەیدانی شەڕ ببینین ئەگەر نا لە بینینی ئەو هەموو کوژراوە ئەوەندە هەراسانەبووین کە نەمانەتوانی درێژە بە شەڕ بدەین لە کۆتایی ڕۆژدا سەربازان و گالیسکەکانی هاتی کەزانیان بەرگریکردن سوودی نییە تەسلیم بوون و هورم هەب فەرمانیدا کە ئەسیرەکانی هاتی بەپەت ببەستنەوە و سەربازەکانی ئێمە وەکو ئەوەی کە گیاندارێکی سیر ببینن بەسەر سوڕمانەوە لیان نزیگەبوونەوە و دەستیان بە لەشیاندا ئەهێنا کە بزانن ئایا وەکو خۆیان پێست و گۆشتیان هەیە یان لەشی ئەوان لە شتێکی تر دروست کراوە هەندێ لە سەربازەکانی ئێمە وێنەی خۆرە باڵدارەکان لەسەر سینەی بەندیەکان لێ ئەکردەوە و بۆ یادگاری هەڵیانەگرت کە لە دوای گەڕانەوە بۆ میسر بە خزمەکانی خۆیانی نیشان بدەن و ئەوان سەرسام بکەن بەڵام لە خۆرە باڵدارەکە سیرتر خودە ئاسنیەکانی سەریان بوو کە ئەفسەرەکان لە سەریاندا بوو لەبانیەوە دوو تەوری یەکتر بڕیان پێوە کردبوو سربازەکانی ئێمە کە تا و ڕۆژە نیانەزانی ئاسن چ جۆرە کانزایەکە لە بینینی خوددا ئاسنیەکان سەریان سوڕما هورم هەب لەگەڵ ماندوێتیشدا خۆشحاڵ بوو لە ناو سربازەکاندا پیاسەیە کرد و لە دەستەیەکەوە بۆ دەستەیەکی تر ئەڕۆی و دۆستانە دەستی بە پشت سربازەکاندا ئەدا و ئەیوت ئافرین ئەی بۆقەکانی قوڕ و لیتاوەکانی نیل ئەمڕۆ شەڕێکی باشتان کرد ئایا لە بیرتانە کە ئەمڕۆ بەیانی پێم وتن کە ئەگەر ئەرکەکانی خۆمان بە باشی ئەنجام بدەین سەرەکەوین و ئێستا ئەی سلمێنن کە من باش تێگەیشت بووم هەرم هەب فەرمانیدا کەنان و ئاوی جۆ بدەنە سەربازەکان و لە دوای ئەوەی کە خواردیان و نۆشیانەوە ئەوانی ئازاد کرد کە بڕۆن و هەرچیەکیان ئەوێت لە کەل و پەلی کوژراوەکانی هاتی و تەنانەت میسرەکانی شەڵ بگرن و بۆ خۆیانی ببەن هەرم هەب ئەیزانی کە کوژراوەکانی هاتی و میسر هیچ شتێکی وایان نییە، بەڵام ئەیەویست سەربازەکانی ئەو وابزانن کە توانیویانە دەستکەوتی جەنگی بەدەست بهێنن، بەڵام بەنرخترینی دەستکەوتەکانی جەنگ بەر سەربازەکان نەئەکەوت، بەڵکو ئەبووە ماڵی سوپای میسر و بریتی بوون لە گالیسکەکان و ئەسپەکانی هاتی هورمهەب ئەیزانی کە ئەسپەکان تین و برسین و فەرمانی بەو میسریانەدا کە لە پەروەردەکردن و ڕاگرتنی ئەسپدا شارەزاییان هەبوو کە ئالیک و ئاویان بدەنێ ئەسپەکان کە زمانی میسریان نازانی کاتێ کە بەخێوکەرە نوێکانیان ئەبینی سەرەتا تووڕێیان دەرەبڕی بەڵام میسرەکان ئاو ئالیکیان داپێن و پاشان بە نەرمیەوە لەگەڵ ئەسپەکاندا دوان ئەسپ گیانەوەرێکی زیرەکە و تەنانەت کاتێکیش کە زمانی بێگانە نازانێ بەهۆی ئاهەنگی دەنگەکەەوە ئەتوانێت تێبگا کە ئایا ئەیانێ بەرامبەر بە ئەو خۆشەویستی بنوێنە نیان نا و کاتێک کە بزانێ لەگەڵیدا نیازیان باشە ماڵی ئەبێ لە دوای ئەوەی کە هورم هەب هەندێک گالیسکە و ئەسپی دەستکەوت ڕێگرەکانی بانگهێش کرد کە بێنە ریزی سوپاکەیەوە و لە ریزی گالیسکە جەنگەکاندا کار بکەن چونکەی زانی کە ئەوان لە پەروەردەکردنی ئەسپدا لە میسرەکان لێهاتوو تربوون چونکە میسرەکان لە ئەسپ ئەترسێن و بەڵام ڕێگرەکان ترسیان لەم ئاژەڵە نییە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێز و سلاوی سورێ ناتەق جێبەجێکار